کە ڕوانیان پاپۆڕەکە لە جێی خۆیەتی و هیچی لە کار نەکەوتووە ئەم جا سوار بوون ئەبوو مزەفەروتی ئەی بازرگانان فەرم و پەیمانەکەتان جێبەجێ بکەن بەرامبەر ئەم مەمونە بازرگانان وتیان بە چاوان هەریەکەیان دەستی برد و هزار دیناریان بۆ مەمونونەکە دانا پارێکی زۆر کۆبەوە ئەم جا بە ڕێکەوتن بە دەریادا تاگەشت نە شاری بەسرە دانیشتوانی بەسرە بەرەو پیریان چوون ئەبوو مزەفەر هەرکەدا بەزی پرسی کوا ئەبوو محەممەدی تەوەزەل هەواڵی گەڕانەوەیان گەیشتە دایکی تەوەزەل ئەمجا هات و لە خەو هەڵیساندم وتی دەی کوڕە شیرینەکەم بڕۆ بۆ لای ئەبوو مزەفەر و سلاوی لێ بکە و بەڵکو ئەمە خویە شتێکی وای بۆ هێنابیت کە سوودی لێ ببینی ئەمجا منیش بە لارۆ لارۆ ڕۆشتم تا گەشتمە لای کە منی بینی وتی بەخێر بیت ئەی ئەو کەسەی چەند درهەمەکەت بووە مای ڕزگار بوونی خۆم و بازرگانان لە مردن کە قەزا و قەدەری خواوا بوو ئەم جاوتی ئەم مەمونە لەگەڵ خۆت ببەرەوە ماڵ خۆتان دواتر خۆشم دێمەوە بۆلات منیش لێم وەرگرت و بەرەو ماڵەوە بوومەوە لە دڵی خۆم داوتم بەخوا بازرگانێکی لێ هاتووە کە گەشتمەوە ماڵ بە دایکم وت هەر جارێک کە خەوم یەخەمەگری ئەڵیت بڕۆ بازرگانیەک بکە فەرم و ئەمەش بازرگانیەکەم ئەمجالی دانیشتم هێندەم زانی ئەبوو مزەفەر فەرمانی دابوو بە کۆیلەکانی سامانەکەیان بۆ هێنای نەژوورە و پرسیان تۆ ئەبوو محەممەدی تەوەزەلیت کە ئەبوو مزەفەر بینی وتی ئەو پارانە هی خۆتە منیش زۆر خۆشحال بووم و چوومە لای دایکم و بۆم جێڕایەوە ئەیژوتی کوڕە شیرینەکەم ئیدی ئەو تەوەزەلیا لەبیر خۆت ببە و بڕۆ بازار و بازرگانی بەو سامانەوە بکە منیش بە قسەی دایکم کرد و دوکانێکم لە بازار دانا و مەمونونەکەش لەگەڵم دائنیشت خواردن و خواردنەوەی لەگەڵ خۆم بوو هەموو ڕۆژێک لە بەیانەوە تاکو نیوەڕۆ و نەبوو ئیدی کە ئەهاتە دووکان تورەکێکی لای کورسێکەوە دانا هزار دیناری تیا بوو ماوەیەکی زۆر ئەمە ئیشی بوو تا منیش بوومە خاوەنی پارە و سامانێکی فرە کەوت مەکڕێنی خانوبەرە و زەوی و دروستکردنی ڕزوباخ کۆیلە و کەنیزەک ڕۆژێ لە ڕۆژان خۆم و مەمونونەکەم لەسەر دووکان دانیشت بووین مەیمونەکە هەر سەیری ئەم لاو ئەو لای خۆیە کرد منیش لە دڵی خۆم داوتم ئاخۆ چ باسە گوێم لێ بوو مەمونونەکە بە زمانێکی پارا و بانگی کرد ئەی ئەبوو محەممەد منیش زۆر ترسام ئەم جاپی وتم مەترسە ئەوە بزانە من درنجێکم لە جنۆکەکانم لەبەر لاوازیت هاتمەلات ئێستاش نازانی چەند دە سامانت هەیە ئێستاش ئیشێکم پێتە کە بە سوودی خۆشتە منی ژوتم ئەو ئیشە چییە مەمونونەکە وتی ئەمەوێت کیژێکت لێمارە بکەم وەکو مانگی چوار دەبێت وتم جا ئەوە چۆن وتی سبینێ جلوبەرگی جوان لەبەر بکە و سواری هێسترەکەت ببە دوای ئەوەی زینە زێڕینەکەی ئەخەیتە سەرپشت بچۆ بۆ لای شەریف و لەسەر دوکانەکەی دابنیشە و ئەمجا پێی بڵێ هاتووم داوای کچەکە دەکەم ئەگەر وتی تۆ هەژاری تو خانەوادەت ناسراو نییە هزار دیناری بدەرێ گەروتی زیاتر هێندەی بدەرێ تا نەرم ببێ منی ژوتم بەسەر چاوان سبێنێ خوایار بێوا کەم شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو شەهرەزاد گێڕایەوە ئەبوو محەممەدی تەوەزەل وتی کە ڕۆژ بۆ زیینە زێڕینەکەی خستە سەر پشتی هێسترەکەم و جوانترین بەرگم لەبەر کرد و سوار بووم بەرە و بازاری ئەلافەکان لەوێ پرسیاری دوکانی شەریفم کرد کە بردمیان شەریف لە دوکانەکەی دانیشت بوو منیش دابەزیم و سلااوم لێ کرد و لای دانیشتم دەکۆی لەو خزمەتکارم لەگەڵ خۆم بردبوو شەریڤوتی ڕەنگە بۆ شتێک هاتبن حەزەکەم بۆتان کەم منیش وتم بەڵێ کارێکم پێتە پرسیە و کارە چییە وتم هاتووم بۆ داوای کچەکەت ئەیژوتی تۆ نەدەوڵەمەندیت و نە لە بنەماڵەیەکی ناسراو منیش تورەکێکی پارەم دەرهێنا کە هزار دیناری تیا بوو پێمدا ئەم جاوتم ئەوە ناوبانگی چەند جوانیان وتووە هەر کەس دووعانەی هەبوو بە جارێ چۆن ویستی قسەی دێتە سەرزارێ گەر بە سامانی بە خۆی نەنازێ گوێی لێ ناگیرێ و ڕسوا بە جارێ دەوڵەمەن هەڵەش بڵێ هەر ڕاستە ناڵێن درۆیە و بەردت لێبارێ هەژاریش ئەگەر قسەی ڕاستی کرد ئەڵێن درۆت کرد سەد جار نەجارێ سامان و پارە لە هەر بارێکدا هەموو کەجەکە بەشکۆدارێ زەمانە لە بۆ قسە و گفتوگۆ هەر کەسێ ئەکا بە شۆڕە سوارێ کە شەریف ئەمەی لە من بیست تێگەی و دوایی سەری داخست ئەم جا سەری بڵند کردوتی کەوا بوو سێ هەزار دینارم بدەرێ وتم بە سەرچاوان و کۆیلەکەم نردەوە ماڵ کە پارەم بۆ بێنێ کە پارەکەی بینی و وەریگرت بە شاگردەکەی وت ئادەی دوکانەکە دابخە ئەمجا هەندێک لە دراوسێ دوکانەکانی بانگهێش کرد بۆ ماڵەوە کە گەیشتین کچەکەی خۆی لێمارە کردم ئەم جاوتی دوای دە ڕۆژی دی بیگوێزەرەوە کە شەو لەگەڵ مەمونونەکەدا دانیشتم هەواڵەکەم بە دڵخۆشیەوە پێدا مەمونە ژووتی چاکت کرد کاتێک ژوانی شەریف نزیک بۆ مەمونونەکە بە ئەبوو محەممەدی تەوەزەلی وت کارێکم پێتە گەر بۆم جێبەجێ بکەی ئەوە چی بڵیت بۆ دەکەم منی ژوتم کارەکە چییە؟ مەمونونەکەوتی لە پێشەنگی ئەو هۆڵەی ماڵی خەزورتدا سەکۆیەک هەیە فەرشەکەی سەری هەڵبدەوە هەڵەفێگە بینی کلیلی پێوەیە بیهێنە و قفڵەکەی پێبکەرەوە کە سەری سەکۆکەت هەڵدایەوە سندۆقێک ئەبینی کە هەر سوچێکی ئاڵایەکی لەسرە کە تەلیسمی سحرین لە ناوەڕاستیشیدا تەشتێکی زێڕ و زیوی تایە لە نێویدا کەڵەشێرێکی بەسراوە هەیە چەند ماریش بە دەوروبەریەوە چەقۆیەکیش لە سوچی سندوقەکەدایە، دەستی بدەرێ و کەڵەشێرەکەی پێ سەر ببڕە و هەر چوار ئاڵاکەیش بدڕە، ئەمجا سندوقەکە قڵپ بکەرەوە. ئەوەیە داواکاریەکەم. منیش وتم بە چاوان. کە چوون بۆ گواستنەوەی بووکەکەم بینیم زۆر جوان و ناسک و نازدار بوو. زۆر دڵم پێی خۆش بوو، سێرێکی سەکۆکەشم کرد. نیوەشەو هات، بووکە نووست، کلیلەکانم هێنا و سندوقەکەم کردەوە. چەقۆکەم هێنا و کەڵەشێرەکەم پێ سەربڕی ئاڵاکانم دڕاند و سندوقەکەم قڵب کردەوە بووکەکە بە ئاگا هاتەوە کە سندوقە قڵب کراوەکەی بینی وتی لا حەولەوە لە قوتە ئللا بلا علی العظیم ئەوە دێوەکە بردمیەوە قسەکانی هەشتا کۆتانە ببوو کە دێوەکە ماڵەکەی داگیر کرد و بووکەکەی فران ئیدی بۆ ژاوەژاو شەریف دای بەسەری خۆی داوهات پرسی ئەبوو محەممەد ئەمە چیت کرد پاداشتی چاکەی منت دایەوە آخر من ئەو تەلسمەم لەو گەنجینێدا کردبووە پاراستنی کچەکەم لەو دێوە کە شش ساڵە ئەوێت ئەو کچەم ببات و نەمەهێشت ئیدی شوێنت لای ئێمە نەماوە بڕۆ بەڕێ خۆتەوە منیش بەلۆر ژەلۆش گەڕامەوە ماڵەوە کە گەڕام بۆ مەمونونەکەم دیار نەبوو ئەم جا بۆم دەرکەوت کە ئەو دێوەی ژنەکەی فران مەمونونەکەی خۆم بووە و دەستی بڕیوم کەوتمە لە خۆدان و یەخەی خۆم دادڕی دنیام لێ بووە کونە مشک سەری لوت خۆم ڕەش کرد و بەرەو چۆڵەوانی ڕۆشتم هەر ڕۆشتم تاکو و ئێوارە بەسەرداهات ئیدی نەمزانی بۆ کوێ بچم من لەم حاڵەدا بووم ئەڕوانم دوو مار بە خاوەخاو بۆ لای من هاتن یەکێکیان سپی و ئەوی دی خۆڵەمێشی بوو بەردێکم کێشا بە مارە خۆڵە مێشێکەدا و کوشتم چونکە ئەو زۆری لە مارە سپێکە کردبوو ئەم جا بەرە و مارە سپێکە چووم بەڵام خۆی ون کرد و دوای سعاتێک کاتەوە و دەماری تری لەگەڵ خۆی هێنا بوو هەمویان سپی بوون کە گەشتنە لای مارە خۆڵەمێشیە کوژراوەکە هەریەکە و پارچەیەکی لێ کردەوە ڕۆیشت تەنیا کە لە سەرەکەی مابەوە منیش زۆر ماندوو بووم بۆیە لێ ڕاکشام تا بنوم بیرم هەر بەلای کێشەی خۆمەوە بوو گوێم لێ بوو دەنگێک ئەمەی ئەوت واز لە عینادی قەدەر بهێنا چاوانت لێگنێ بێخەم بمێنە چاوێداخەی جا هەڵی دێنی دڵی ناخۆشت شادی لە شوێنە کە ئەمەم بیست ئەی میری مسلمانان نیشتە سەرشانم پەژارە و ترس ئەمجا لە دواوە خوێندیانەوە ئەم هۆنراوەیە ئیسلامە قورآن کە ئیمامی بێ ئەبێ دڵێکی بە ئارامی بێ باشەتیان بیر و هۆشی تێک نەدا تا بڕای تۆکمە و بە ئاکامی بێ ئەمجا هاوارم کرد توخوا خۆتم پێ بناسیێنە ئیدی ئەویش خۆی کردە مرۆڤێ گوتی بێخەم بە چاکە و پیاوەتیت گەیشتە ئێمەی جنۆکەی مسلمان گەر پێویستت بە هەرچیەکە پێمان بڵێ بۆ جێبەجێکەین. منیش وتم بەخوا ئیشێکی زۆر گرنگم هەیە چونکە بەڵایەکی خراپم توش بووە ئەی ژوتی ڕەنگە تۆ ئەبوو محەممەدی تەوە زەلبی وتم بەڵێ ئەوم وتی منیش برایی مارەسپیەکەم ئەو مارەی تۆ دژمنەکەیت کوشت ئێمە چوار برا و دایک و باوکمانین زۆر سپاس دەکەین ئەوەش بزانە ئەو مەمونە فێڵبازت دێو بوو ئەگەر بەو فێڵە نەبواە هەرگیزە و کچەی دەست ناکەوت دەمێک بوو تەقللای ئەدا ئەو تەلسمە نەهێشت خەمت نەبێ چاکەی تۆ لای ئێمە و نابێ ئەو دێوە هەرە کوژین شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو منی ژوتم بە سەرچاوان کۆیلەیەکیانم گرت و پێموت ئەوی ژوتی سوار پشتم بە ئیدی هێندە بڵند بوومەوە ئەستێرەکانم بینی ئەدوت چێون گوێم لە تەزبیحاتی فریشتەکانی ئاسمان بوو جنۆکەکەیش شتی زۆری پیشاندام تاکو خوام لەبیر بباتەوە هێندەم زانی یەکێک پەیدا بوو جلوبەرگی سەوزی لەبەردا بوو شێردێکی درێژی بەدەستەوە بوو گڕی لێ بووە پێی وتم ئەبوو محەممەد نەڵێی لا اله الا اللە محمد رسول اللە بەم کێر دەت کوژم منیش پێم خۆش بوو بۆیە دوا بە دوای ئەو وتمەوە ئەمجا کێر دەکەیدا لە جنۆکەکە و تواندیەوە اینجا منیش کەوتمە خوارەوە بۆ ناو دەریایەک کە سەر ئاو کەوتمەوە کەشتیەکەم بینی پێنج کەسی دەریاوانی تیا بوو کە منیان بینی دەریان هێنام و خستمیانە ناو کەشتیەکەیانەوە بە زمانەگە دوان لێیان تێناگەشتم ئەو ڕۆژە تا ئێوارە سەوڵیان لێدا و ڕۆشتین ئەمجا تۆریان لە ئاوداخست و حوتێکیان ڕاو کرد و دەستیان کردە برژاندنی گۆشت و منیشیان تێر کرد کە گەشتە وڵاتی خۆیان منیان بردە لای پاشای خۆیان کە ناوی عەربیە بوو منیش کڕنوشم بۆ برد پاشایش خەڵاتی کردم ئەم جا پێیوتم واتۆم لای خۆمدانا منیژوتم ئێرە کوێە وتی ئەم شارە ناوی هەنادە و تۆ لە وڵاتی سیندای ئەمجا فەرمانی دا بە وەزیرەکەی کە شارەکەم نیشان بدا ئەویش لەگەڵ خۆی بردنی و کەوتمە سیرکردن کاتی خۆی ئەو شارە کافر بوون ئیدی خوا غەزەبی لێگرت بوون و هەمویانی کردبوو بە بەرد دواتر کە ئاوەدان بووەوە پڕ بوو لە دار و درەختی بەردار و بێبەر یەک مانگ مامەوە ڕۆژێکیان چوومە سەر دەریا و لێی دانیشتم کاتێکم زانی ئەسب سوارێک پەیدا بووتی تۆ ئەبوو محەممەدی تەوەزەلیت وتم بڵێ وتی بێخم بە چاکە و پیاوەتی تۆمان لەبەر چاوە منیش پرسییم تۆ چیت وتی من برای مارەکەم تۆیش لە ژنەکەتەوە نزیکیت ئەم جا جل و بەرگەکانی داکەند و بەمنی وت لەبەری بکە بێخەم بە ئەوەی بە چێردەکە کوژرا کۆیلەی خۆمان بوو ئەمجا هەڵی گرتم و گەیاندمیە ئەو بەری ئاوەکە دواتر وتی دابەزە و بڕۆ بە نێوان ئەو دوو شاخەدا لەوێ شاری مسین ئەبینی ئیدی بوەستە و چاوەڕی من کە دێم و پێ دەڵێم چی بکەی وتم بە چاوان کە گەیشتم سەیرم کردە و شارە لە هەموو لاوە بە دیوارێکی بڵندی لە مز دروستکرا و دەورەدراوە پیاگەڕام دەواازەم نەدۆزیەوە برای مارەکەم لێ پەیدا بوو شمشێرێکی سیحراوی دایە دەستم بۆ ئەوەی کەس نەم بینێت ئەمجا ئەو ڕۆیشت هێندەم زانی بوو بە قیژە و هەرا لێمان هاتنە پێش و پرسیان ئێوە چێن بۆچی هاتوونە ئێرە ئێمە ژووتمان ئێمە برایانی مارەکەین و نازانین دێوەکە چی لە کچەکە کردووە دواتر وتیان بڕۆ سەر ئەو کانیە شوێن ئاوەکە بکەوە ئەت باتە ناو شارەکەەوە منی ژوام کرد و بە ژێر زمینێکدا چوومە ژوورەوە لەوێ گەڕام ئەڕوانم کچەکە لەسەر سەکۆیەکە کە ڕاخەری ئاوریشمی لەسەر بوو چواردەوری پەردە و کولە بوو لە نێو ڕز و باخێکدا دانیشت بوو کە لە زێر و زی و یاقوت و مەرجان دروستکرا بوو شەهرەزاد شەهرەزاد گێڕایەوە ئەبوو محەممەدی تەوەزەل وتی کە کچەکە منی بینی سلاوی لێکردم وتی گەورم کێ تۆی گەیاندە ئێرە منیش چیم بەسەر هاتبوو بۆم گێڕایەوە ئەویش پێیوتم ئەو دێوە لەعنەتە چی بۆ خۆی خراپ بواە یان باش بواە پێوتم ئەوتی تەلیسمێک هەیە لەم شارەدا ئەگەر بەکار بهێنرێەوە خەڵکی شارەکە هەموو ئۆکوژێت کە پرسییم ئەو تەلیسمە لە کوێدایە پێیوتم لە فلانە شوێن کەوتم لە کوێی ئەو شوێنەدا پێیوتم لە ناو کۆڵەکەیەکدایە وتی تەلیسمەکە وێنەی دوو پشکێکە کە لەسەر پشتی نووسراوە نازانرێت بخوێنرێتەوە ئەی خەیتە ناوبەری هەردوو دەست و دواتر فڕی ئەدەیتە نێو پشکۆی ئاگرەوە لەگەڵ کەمێک مسکدا دوو کەڵێک دروزەکە دێوان دێن و چیان لێ داوا بکەی بۆتەکەن منی شەستام و چووم پایەکەم دۆزیەوە چی وتبوو جێبەجەم کرد ئەمجا دێوەکان هاتن وتیان لە پەزێرای داین فەرمانت بە هەرچیەک بێ ئامادەین منیش فەرمانمدا ئادەی ئەو دێوەم بۆ قۆڵ بەس بکەن کە ئەو کیژە هێناوە وتیان هەر ئێستا چون و قۆڵبەستیان کرد و هاتنەوتیان قوربان جێبەجێمان کرد ئەمجا کیژەکەیان بۆ هێنامەوە منیش وتم ژنە نازدارەکەم لەگەڵم دەیتەوە وتی ئامادەم ئەمجا لە ژێر زمینینەکەەوە چوینەوە دەرەوەی شار بەڕێکەوتین تا گەیشتینەوە لای ئەو هۆزەی منیان هێنایە سەرکانی و ئاوەکە ئەمجا پێموتن ببخەنەوە سەر ئەو ڕێی ئەم باتەوە بۆ نیشتیمانی خۆم لەگەڵیشم هاتن تا چوومەوە کەناری هەمان دەریا ئەمجا سواری کەشتێکیان کردین و جیان هێشتین و خوا حافیزیان لێکردین شنەی با زۆر بەسوود بوو بێخەم گەیشتینەوە کەناری شاری بەسرا کاتێکی ژەکەت چووە ماڵی خۆیانەوە کەس و کارەکەی زۆریان پێخۆش بوو ئەمجا وێنم هێنا و بۆنی مسکم پیادا پژان هێندەم زانی لە هەموو لایەکەوە دێوەکان هاتن وتیان فەرمو بڵێ و جێبەجێ بکەین منی ژوتم هەرچی زێڕ و زیوی شاری مسین هەیە بیهێن و ماڵەکەمی لێپڕ بکەن ئەوانیش کارەکان ئەنجامدا ئەمجا فەرمانمدا مەمونونەکە بهێنن بە ڕسوایی بۆیان هێنام منیش لێم پرسی لەعنەتی خوات لێبێ بۆ غەدرت لێکردم وتم ئادەی بیخەنە ناو حەوجۆشێکی مسە و بە قڕقشم دەمەکەی بگرن ئێدی خۆم و ژنەکەم بە ئاسوودەی ژیاین ئەوە بۆیە هێندە زێڕوزی و یاقوت و مرواری و شتی نەختینم هەن کە هیچ کەسێک بەخۆی و نەدیوە خۆ ئەگەر شتێکیشت بوێت خۆم نەمبێ ئەوە بە دێوەکان ئەڵێم بۆم دێنن ئەمانەش بەهۆی کەرەمی خواوەیە خەلیفەش ئەگێڕنە و هارونە ڕەشید پێش ئەوەی لەبەر مەکیەکان هەڵبگەڕێتەوە ئەنێرێتە شوێن ساڵح ناوێکدا کایبینێ پێڵێ ساڵح بڕۆ بۆ لای منسوور و پێی بڵێ هزار هزار هزار دینارمان لە لای تۆیە ئەبێت بمان دەیتەوە ئەگەر تاک و پێش بانگیێوارە بۆی ئامادە نەکرا بێ لەسەری بدرێ بە شمشێر و کە لە سەرەکەیم بۆ بێنیتەوە ساڵحی ژووتی بەسەر چاوان ئەمجا لێیدا و ڕۆیشت کە گەیشت پێی وت میری مسلمانان فەرمانی داوە کە هزار هزار هزار دیناری بگێڕیتەوە بۆ میری مسلمانان منسوور خەمی دنیای لێ هاتووتی بەو خۆیان ساڵح هەرچیم هەیە و نییە بیفرۆشم هەر سەد هزار دینارەکە ئەی 900 هزار دینارەکەی لەکوێ بێنم دیارەتیا چوون ساڵح ژوتی تۆ تا نوێژی ئێوارەت کات بەدەستەوەیە فێڵێک بۆ خۆت بدۆزەرەوە چونکە من ناتوانم تا نوێژی ئێوارە زیاتر مۆڵەتت بدەم منسووری ژوتی کەوا بوو بم بەوە ماڵی خۆم باگەردن ئازایی لە ماڵ و ناڵ و خزم و دۆستانم کەم ساڵحوتی بەخسم کرد و بردمەوە لەوێ کەوتمە هاوار و فیغان و گردن ئازادی ساڵعوتی وا بە خەیاڵم داهاتووە کە بەرمەکەکان دێن بە هاوارتەوە وەرە با بڕوێنە لای یەحیای کوڕی خالیت کە چوونە ماڵ یەحیا و هەواڵەکان پێدا پەژارە دایگرت و بۆ ماوەیەکی باش سەری داخست ئەمجا سەری بڵند کرد و بانگی خەزێنەداری ماڵەکەی خۆی کرد پرسی خەزێنەکەمان چەندی پارە تایە ئەیژوتی پێنج هزار درهم فەرمانی داهێنان ئەمجا نامەیەکی نرد بۆ فەزلی کوڕی تیانوسی کە هەندێشتی باشی کڕیوە چەندی هەیە پارە بۆم بنێرێ ئەویش هزار هزار دیناری بۆ نرد ئەم جایەکێکی نردە لای جعفەری کوڕی و نامێکی پیانرد نووسی بووی کارێکی مەزنمان هاتۆتە ڕێو هەندێک درهممان بۆ بنێرە ئەمجا هەر بەو شێوەیە کەوتە داوای قەرزکردن لە دۆستە و دراوسێ و هاوڕێیانی ساڵح و مەنسوریش ئاگیان لەم کردەوەی یحیا نییە مەنسوور بە یحیای وت گەورم من دەستم بە دامێنی تۆدا کردووە تۆیش بە بەخشندەیی ناسراویت ئەو پارێم بۆ هەڵسوڕێنە و ئازادم بکە یحیاش سەری داخست و گریا وتی ئادەی کوڕەکەم بچەوە بۆ لای میری مسلمانان و بڵێ ئەو زێڕ و ئاڵتونەی کە بە دیاری پێشکەشی کەنیزەکەمانت کردبوو بۆمان بنێرە خزمەتکار ڕۆیشت دواتر گەڕای و دایە دەست یحیا یحیا ژووتی کاتی خۆی ئەم تاقمە زێڕە خۆم فرۆشتومە بە میری مسلمانان بە 200 هزار دینار ئەویش بەخشیویەتی بەکەنی زەکەکەمان کە پارە و زێڕەکانت بۆ برد ئەم تاقمە زێڕی خۆی کە بۆ منی نردووە بینی هێندە ڕێز لە منەگرێ کۆڵ لە باقی پارەکەدا بۆیە بێخم بە بۆی بەرە ساڵح وتی پارەکان و ئەو تاقمە زێڕم برد منسۆریشم لەگەڵدا بوو کە بەڕێوە بووین گوێم لێبوو منسۆر شعرێکی وت منیش لە خراپی و بەدی و ڕسوایی ئەو سرم سوورما بۆیە منیش پێموت چی خێر و چاکەی سەرزەویە هی بەرمەکیەکانە لەسەر ئەم زەویش لە تۆ بەتر و پیستریش نییە ئەوان تۆیان لە مەرگەوە جێڕایە و لە مردن ڕزگاریان کردی تۆ هەر سوپاسی شت نەکردن بگرە بەم شعرە خراپە لەباریانەوە ئەدوێی کە گەشتمە لای خەلیفە هارونە ڕەشید و بەخشندەی یەحیای بەرمەکی و بەدی و ڕسوای مەسوورم بۆ جێڕایەوە زۆر سەری سوورما لە بەخشندەی یەحیای بەرمەکی ئەم جا هارونە ڕەشید پارە و زێڕەکەی بەخۆم داناردەوتی بە یەحیا بڵێ دیارەک کە بەخشیم نابێت بگەڕێتەوە بۆم منیش گەڕامەوە بۆ لای یەحیای بەرمەکی و زۆر سپاسم کرد و تاقمە زێڕەکەم دایەوە و باسی بەدی و ڕسوایی مەسوورم بۆ کرد کەچی سێرەکەم بۆیە پۆشێت و نایەوێت بە خراپە باسی مەسوور بکە ساڵح دەستی کردە گریان وتی بڕوا ناکەم دەور و زمانە جارێکی دی پیاوێکی دی وەکو تۆ چاک و بەخشن دەبهێنێتە دنیا بەداخەوە کە پیاوانی لە شێوەی تۆ ئەمرن و ئەکرێن بە ژێر خۆڵەوە شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو